لەم خەستەخانە گەڕۆکەی ڕەمەزانە لە ناو ژووری بوژانەوەی ڕۆحەکانە وەرن پێکەوە با تەدارەکی عیلاجی ڕۆحمان کەین زامی سەختی دەرمان بکەین ڕۆحی ماندوو تا سێنراوی نەفەسی بەدخوو دەی بێنەوە دەیوەرنەوە با هەموو پێکەوە ڕێگای پڕکەند و کۆسپی نێوانمان لەگەڵ خودا پاک بکەینەوە شوشەی پەنجەرەکانی دڵمان کە شکاوە چاکەینەوە گوناهمان چەند بە لێشاو بێ وەکو کەفی سەر ئاو بێ مادەم بە دڵ پەشیمان بین کڕیاری کاڵای ئیمان بین دڵنیا بین دڵنیا بین پەروەردگارمان قبولمان دەکا لە مانگی غفران و لێخۆشبووندا پێکەوە دەچینە خزمەتی قورآن کەلامی ڕب العالمین باس لە گەڕانەوە و تەوبە و پاکبوونەوە و خۆ ساغکردنەوە بۆ خوای میهرەبان دەکەین خۆشەویستانم کێ لە ئێمە بڕیار دەدات ئێستا هەر لە دنیادا بچێ بۆ لای خوای پەروەردگار پەروەردگار بانگمان دەکا دەورن پێکەوە با هەمووان بڵێین ئینی ذاهب إلى ربی سەیەهدین ورن با گەشت بکەین هەر لە دنیادا بۆ لای خوای پەروەردگار چونکە دڵنیا بن ئێمە بڕیار بین خوای پەروەردگار سەیەهدین هیدایەتمان دەدات بۆ ڕێگای خواناسی و دینداری خۆشەویستانم پەروەردگار داوای تەوبەمان لێ دەکات پەروەردگار دەرگای تەوبەی کردووەتەوە بەهشتەکەی هەش درگای هەیە بە درێژایی ساڵ داخراون یەک درگایان هەمیشە کراوەیە کە دەرگای تەوبەیە لە مانگی ڕەمەزاندا هەموو دەرگاکانی بەهشت هەموو دەرگاکانی ڕەحمت و میهرەبانی خوای پەروەردگار لە ئینسانیت لە ئومەتی ڕسول الله صلی الله تعالی عليه وسلم بە تایبەتی کراوەیە خوای پەروەردگار ئەو زاتەیە کە داخوازیمان لێ دەکات و دەفەرموێ وان استغفروا ربکم ثم توبوا الیه دەبڵێن استغفر اللە دەبڵێن پەروەردگارا گەڕاینەوە بۆ لای تۆ ئەو پەروەردگارەی کە ڕوو دەکاتە ئیماندار وەکو تاک دەفەرموێت گەڕانەوەیەک کە شیاوی اللە بێ کە بەڵێنتان لەگەڵا بەستووە و پەشیمانیتان لە بەرامبەریدا دەربڕیوە ڕەنگە بڵێن هەمووان نەگرێتەوە ئەم پەیامەی خوای پەروەردگار خوا دەفەرمێ لە ئاەتێکی دیکەدا یەک بە یەکمان کۆمان هەر هەمومان ژن و پیاومان هەر هەموو لایەکمان دەگرێتەوە و دەفەرموێ وتوبوا إلى الله جميعا أيها المؤمنون لعلكم تفلحون بگەڕێنەوە بۆ لای خوای پەروەردگار هەر هەمووتان ئیماندارینە برای مسلمانم خوشکی مسلمانم ڕەنگە لات سەیر بێ تۆی مسلمان تۆی نوێش خوێن تۆی زمان بە زمانی بە ڕۆژوەوە بۆ تەوبە بکەی هەشتا و حەوت جار تەوبە و گەڕانەوە و داخوازیمان لێ دەکات بەوەی کە ئێمە هەمیشە بگەڕینەوە بۆ لای خوای پەروەردگار و چونکە ئێمە مرۆڤین ئێمە لەم ژیانەدا هەڵە دەکەین پێویستمان بە تەوبە و بە پێشم پەشیمانی و پاکبوونەوە و گەڕانەوە هەیە بۆ لای خوای میهرەبان ئیمامی ابن القیم ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ دەفەرموێ التوبە هی حقیقە الاسلام دەفەرموێت تەوبە حەقیقەتی ئیسلامە تەوبە ئیمان و ئیسلام و ئیحسان و هەموو دینداری و خواناسی لە خۆ دەگرێ تەوبە کاری پێغەمبەرانە عەلا نەبینا و عەلەیهیم الصەلات وەسەلام تەوبە کار و پیشەی ئەو فریشتە و مەلائیکانەیە کە خوای پەروەردگار بۆ عەبدایەتی دروستی کردوون خۆشەویستم بۆ ئەوەی زیاتر تامەزرۆی تەوبە بی ئەو پێغەمبەرە نازدارەی کە خوای پەروەردگار لە هەموو گوناهەکانی خۆش بووە لە کاتێکدا گوناهی نییە ئەو پێغەمبەرە ئازیزە لە مەجلیسەکاندا سەد جار حەفتا جار دەیفەرموو ئەستەغفر الله ئەو پێغەمبەرە ئازیزە دڵ نەرمە چاو بە فرمێسکە لە بەرامبەر خوای پەروەردگاردا هەمیشە دەمی بە ئەستەغفر اللهوە بوو ئەو پێغەمبەرە ئازیزە دەفەرموێت جبریلم بینی جبریل کە یەک باڵی ڕووناکی نێوانی خۆر ئاسمان و زەوی دەگرێ هێندە گەورەیە ئەو پێغەمبەرە ئازیزە دەفەرموێ واللە ما عرفناک حق معرفتک پەروەردگارا ئێمە تۆمان نەپەرستووە بەو شێوازەی شیاوی تۆیە یادی تۆمان نەکردووە ئێمە لەگەڵ تۆدا نەژیاوین بۆ تۆ نەژیاوین بەندایەتیمان بۆ تۆ نەکردو بەو شێوازەی شیاوی تۆیە ئەگەر فریشتەکانە مەحاڵیان بێ کە بێگوناهن کە بێ نەفسن ئەی من و تۆی نەفسانی ئەی من و تۆی شەهوانی ئەی من و تۆی خاوەنی گوناه و تاوانی زمان چاو گوێ چۆن دەبێم هەستەمان تیا دروست نەبێ و هەمیشە نەگەڕێنەوە بۆ لای خوای میهرەبانمان گومانی تێدا نییە دەبێ بگەڕێنەوە بۆ لای خوا جل جلاله ئەو زاتەی کە خۆی دەفەرموێ ئەو زاتەیە و خۆیمان پێدەناسێنێ بە ئاشکرا کردوتە گوناهی کەورت گەورەت ئەنجام داوە هەر تاوانێکت کردووە دڵنیا بە خوا جل جلاله دەرگای ڕەحمەت و مەغفیرەتی کراوەیە هیچ تاوانێک نییە ڕەحمەتی خوای پەروەردگار نەیگرێتەوە بە مەرجێ تەوبەی لەسەر بکەیت خۆشەویستانم جێگیر کردووە لە سوننەتی سەحیحی خۆیدا کە سەرچاوەی دووەمی ئێمەی مسوڵمانانە قورئان پاشان سوننەتی رسول اللە صلی اللە تعالی علیه وسلم لە سوننەتی سەحیحی رسول اللە دا علیه الصلاة والسلام ئەم نمونانەمان پێ دەناسێنێ تا من و تۆی مسوڵمان بەرچاومان ڕوون بێ ئێمە ئومەتێکین مرۆڤین هەڵە دەکەین بەڵام پیشەمان هەمیشە هەڵەکردن نییە هەڵە دەکەین بەڵام شانازی بە گوناه و هەڵە و تاوانۆ ناکەین هەڵە دەکەین بەڵام بەردەوام نین لەسەر هەڵە و گوناه و تاوان با بچینە خزمەت ئەو پێغەمبەرە ئازیزە عەلەیهی سەلات و وەسەلام با بزانین گەنجێک هەڵە دەکات چۆن مامەڵی لەگەڵا دەکات با بزانین پیاوێک خێزانی هەیە و گوناه دەکات ڕسول الله چۆن مامەڵی لەگەڵا دەکات ئافرەتێک هاوسەری هەیە و تووشی گوناهی گەورە دەبێت ئیسلام پێغەمبەری ئازیز چۆن مامەڵی لەگەڵا دەکات تا حاڵی بین ئێمەی مسلمانیش هەمیشە پێویستمان بەتەوبە هەیە چونکە مرۆڤین بەڵێ خۆشەویستانم سەحابەکانی پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام ئەمە هەستیان بوو لە بەرامبەر گوناه و تاوانە هەستیان بە شەرمەزاری ئەلله دەکرد ئەو پەروەردگارەیان لا مەبەست بوو نەیان دەپرسی گوناهەکە گەورەیان بچووکە کە تووشی هەڵە بوون خەمی ئەویان بوو بێ فەرمانی ئەللهیان کردووە جل لە جەلالوه با لە گەنجێکەوە دەست پێ بکەین ئەی پێغەمبەری ئازیز بە هیلاکا چووم ماڵم کاول بوو قوڕ بەسەرم ئاگرم تێبەر بوو ئەی پێغەمبەری ئازیز چی بوو ئەی گەنج پێخەمبەری ئازیز گوێی لێ دەگرێ و گەنجەکە دەڵێ ئینی عالەجد و ئیمڕەتەن من تێوەگلاوم لەگەڵ ئافرەتێک ئیمامی نەوەی دەفەرموێ ئەم تێوەگلانەی بریتی بووە لە تەوقەکردن یان تا ڕادەی ماچکردن نەک تووشی زینا بوو بێ بەم حاڵە ئاگری تێبەر بووە بۆیە دەفەرمێ پێخەمبەری ئازیز لە بەرامبەریدا ڕادەوەستێ و سەیری دەکا و گەنجەکەش لە تاو شەرم لە خوای پەروەردگار لە تاو ئاگری ئەو گوناهەی کە کردوویەتی و دەفەرمێ لە پەنایەک کەس ئاگای لێ نەبوو نزیک بوومەتەوە لە ئافرەتێک بەس واللە تووشی زینا نەبووم لەگەڵیدا خۆشەویستمان هەر بێدەنگە و گەنجەکە لە ناخی خۆیدا دەکوڵێ دەترسێ ڕەحمی خوای پەروەردگار نەیگرێتەوە و چتاوانێکی ئەنجام داوە خۆشەویستمان ڕادەوەستێ و عارەقێ دەکات کە عارەق دەکا گەنج هێندە زیاتر دەترسێ وا دەزانێ پێغەمبەری ئازیز لێی تووڕەیە و ڕەحمەتی خوای پەروەردگار نایگرێتەوە بۆیە گەنج هەر عارەقی شەرمەزاری دەکا و ڕسول الله صلی الله تعالی عليه وسلم عارەقی شرم لە خوای پەروەردگار عارەقی هەڵگرتنی وەحی خوای پەروەردگار عارەقی پەیوەندیکردنی جبریل پەیامی خوا بۆ سەر دڵی پێغەمبەری ئازیز پاشان خۆشەویستمان دەفەرموێ چاکەکان خراپەکان دەشواتەوە بەردەوام بە تەوبە بکە بگەڕێرەوە نوێژەکان بکە دەست نوێژ بگرە هەڵە و گوناهەکانی چاوت زمانت دەستت دەشۆرێتەوە و دەسڕێتەوە ذلك ذکرا للذاکرین ئەمە یادخستنەوەیە ئەمە مژدەیە ئەمە بۆ کەسێک کە تێگەشتنی هەبێ ئەی پێخەمبەری خوا سەیرم گەنجە کەن ئایا ئەم عفواتەی رب العالمین خاصە بە منەوە یان بۆ هەموو ئومەت فەرمووی بەڵکو بۆ هەموو ئومەت بەڵکو بۆ هەموو گەنجان بەڵکو بۆ هەر کەسێ تووشی ئەم هەڵە و گوناه و تاوانە بێت خۆشەویست و نوری چاومان پیاوێک دێت ئەی پێغەمبەری خوا طهرنی پاکم کەرەوە وەک لە صحیحی مسلمدا هاتووە پێخەمبەری ئازیز دەفەرموێت سەیری دەکا چیت لێ قەوماوە ئەی پیاوی مسلمان ئەی پێغەمبەری ئازیز پاکم کەرەوە تووشی زینا بووم پێغەمبەری ئازیز جاری یەکەم دووەم سێم چوارم دەیەوێ بڕوات ئەو مسلمانە ئەو پیاوەیە ئەی پێغەمبەری خوا ڕەدم مەکەرەوە تو خوا پاکم کەرەوە تووشی زینا بووم پێخەمبەری خوا فەرمووی ئایا عەقڵی لەدەست نەداوە ئایا عرقی نەخواردووە و سەرخۆش بێ و بە هەڵە قسە بکات نەخێرەی پێغەمبەری خوا تحقیق دەکات فێرمان دەکات لە خۆمان و نابێ بڕیار بین حەدی خوای پەروەردگار جێبەجێ ناکرێ بە یەقینی نەبێ بە ئیقرار نەبێ بەڵێ گوێ بگرن ئافرەتێکیش بە هەمان شێوە ئەی پێغەمبەری ئازیز ئەمنیش هاتووم پاکم کەیتەوە ئافرەتێکە و هاوسەری هەیە ئەوەی پێشوو پیاوێکە و خێزانی هەیە ئەی پێغەمبەری خوا پاکم کەرەوە پێغەمبەری خوا چوار دانە جار وەڵامی ناداتەوە بۆ دواجار دەڵێ ئەی پێغەمبەری خوا وەکو چۆن ماعیزت ڕەت کردەوە منیش ڕەتدەکەیتەوە ڕەحمەتی خوا نامگرێتەوە ئەی پێغەمبەری خوا والله حامیلە بووە خۆی دەڵێ حامیلە بووم لە زینا پاکم ناکەیتەوە پێغەمبەری ئازیز دەفەرموێ دەبڕۆ حەملەکەت دانێ دوای نۆ مانگی دیکە وەرەوە نار نافەرمێ وەرەوە عفو بڕۆ حەملەکەت دانێ ئافرەتەکە دوای حەملەکەی دێتەوە و منداڵەکەی بە باوەشەوەیە خۆشەویستمان دەفەرموێ ئەیافرەت بڕۆ با منداڵەکەت لە شیر ببڕێتەوە ئافرەتەکە دەڕوا دوای دوو ساڵ شیر پێدان دێتەوە ئەی پێغەمبەری خوا تەهئرنی پاکم کەرەوە هەڵەیەکم کردووە ئاگرم تێبەر بووە نامەوێ بەم گوناهەوە بچمە بەردەم بارەگای خوای پەروەردگار پێخەمبەری ئازیز عەلەیهی سەلات و وەسەلام ئەمر دەفەرموێ یەکەم و دووەم هەردووکیان ڕەجم دەکرێن بەڵێ ڕەجم دەکرێن ڕەجم یەکێکە لەو یاسا و ئەحکامانەی کە لە ئاینی پیرۆزی ئیسلامدایە لەسەر زاری ڕسول الله صلی الله تعالی عليه وسلم بۆ ئێمە جێگیرە بەڵێ خۆشەویست هەردووکیان ڕەجم دەکات بەڵام ئا لێرەدا گرنگە پەیامەکە وەربگرین کاتێک پیاوەکە ڕەجم دەکرێ و ئەم ئافرەتە ڕەجم دەکرێت ئا لێرەدا پێغەمبەری خوا دەفەرموێ داوای لێخۆشبوون بکەن بۆ ئەم خوشک و براتان پێغەمبەری ئازیز عليهەیهی سەلات وەسەلام بۆ خۆی ئاگای لەمەیە و دوعایان بۆ دەکات پێغەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم نوێژی لەسەر دەکات بەڵێ نوێژی لەسەر دەکات کاتێک سیدنا عمر دەفەرمیای پێغەمبەری خوا زینای کردووە و نوێژی لەسەر دەکەی بەڵێ پێغەمبەری خوا نوێژی لەسەر دەکات سەحابەیەک قسەی پێ دەڵێ قسەکەی بەو مانایەی کە تۆ زانیەی دەبخۆ دەردت بێ بە زمانی کوردەواری خۆمان پێغمبەری ئازیز دەفەرمێن نا بهێنرێت تەوبەی ئا ئەمە بەشی هەر هەموویان ئەکات پێغەمبەری ئازیز فەرمووی واللە دوای سێ ساڵ چاوەڕوانی و پەشیمان بوونەوە ئەم ئافرەتە تەوبەیەکی کردووە ئەگەر کەسێک هەموو تەمەنی سوڕی باخۆر بێ خوای پەروەردگار لێی خۆشە بێ هێندە بە جۆرێ گەڕاوەتەوە بۆ لای خوای پەروەردگار و تەوبەی کردووە بەم جۆرەیە کەواتە برای مسلمانم خوشکی مسلمانم دەوەرن ئێمە با لێرەوە پندێک وەربگرین ئەم ئافرەت و پیاوە وەلم یوسر على ما فعلوا ئەم گەنجە بەڕێزە شانازی پێوە نەکرد پیشەی شەو ڕۆژی نەبوو پیشەی ئینتەرنێت و فەیسبووکی نەبوو پیشەی باخ و کافتریا و ڤێلا و حەدیقە و سەیرانگاکانی نەبوو یەک جار لە تەمەنیدا تووشی هەڵەیە بوو ئاوا گەڕایەوە ئەم ئافرەتەیە سێ ساڵ فرمێشکی فرمێسکی پەشیمانی هەڵڕشت بۆیە خوای پەروەردگار بۆ ئێمە ئاەت دادەبەزێنێ تا بەرچاومان ڕوون بێ تەوبە دەبێ ئاوها بێ دەبێ لە ناخەوە بێ دەبێ بڕیاری لەسەر بی دەبێ فرمێسکی بۆ بڕێژی دەبێ پەشیمان بی لەوەی کە کردوتە توبو إلى الله توبة نصوحا ئەزانن یعنی چی ئەگەر گوانی حیوانێک بێنیتە پێچاوت شیرەکەی بدۆشە دەتوانی ئەم شیرە بکەیتەوە ناوی تۆش کە لە گوناه و تاوان ئەی خوشکی بەڕێزم کە لە سفور و ناحیجابیەوە هاتویتەوە نەگەڕیتەوە سەر سفور نەگەڕیتەوە سەر ڕوودکردن و قاش ڕوودکردن و مل ڕوودکردن ئەی گەنجی بەڕێزم لە هەر هەڵە و گوناهێکەوە کەوازت هێناوە جارێکی دیکە ئەمەیە تەوبەی نەسوح ئا ئەمەیە پەروەردگارمان دەفەرموێ پێش گوناهەکەت چاکەکانت بۆ دەگەڕێتەوە بە تەوبە بەڵێ تەنانەت خراپەکانت بۆ دەگۆڕێ و دەکوژرێتەوە و دەبێ بەوەی کە چاکە لە شوێندا بنووسرێ بەڵێ بەڵێ ئومەتی ڕسول الله صلی الله تعالی عليه وسلم لەم مانگی ڕەحمەت و میغ میهرەبانی خوای پەروەردگارە پێم خۆش بوو هەموو لایەکمان بگەڕینەوە بۆ لای خوای پەروەردگار چونکە ڕەحمەتی خوای پەروەردگار دەرگای خوای پەروەردگار ڕزگاربوونمان لە گرفت و قەیرانەکان دەفەرمێ ئەی گوناهباری شەو دەوەرە بە ڕۆژ با لێت خۆش بم ئەی گوناهباری ڕۆژ دەوەرە با بە شەو لێت خۆش بم دەرگای ڕەحمەتی من کراوەیە و داناخرێ بۆیە خۆشەویستانم دەرگای خوا تەقەی ناوێ چونکە کراوەیە دەرگای تەوبە بە تایبەتی تەقە لێدانی ناوێ بەڵکو بینی خۆت و خوا بڵێ ئەستەغفراللە پەشیمان بە لە هەر هەڵە و گوناه و تاوانێ کردووتە تەوبە بۆ بەرهەمەکانی تەوبە خۆشەویستم دەبی بە خۆشەویستی خوا إن الله يحب التوابين ويحب المتطهرين ئازایەتی نییە من و تۆ خوامان خۆش بوێ گرنگ ئەوەیە کار بکەین خوا ئێمەی خۆش بوێ دەتە و بەکار بەخوای پەروەردگار تۆی خۆشەوێ برای مسلمانم خوشکی مسلمانم خوای پەروەردگار لێت خۆشەوێ خوای پەروەردگار یمتعکم متاعا حسنا ژیانت خۆشەبێ ئاسوودە دەبی بەختەوەر دەبی دڵت ئاسوودە دەبێ لە دڵە ڕاوچێ ڕزگارت دەبێ لەعلەکم تفلحون ڕزگارتانە بێ خۆشەویستم ئەگەر کەسێ زۆر قەرزار بێ پێی بوترێ ئا ئەم دوو کارە بکە هەموو قەرزەکەت نامێنێ من صام رمضان من قام رمضان إيمانا واحتسابا حەقی دایک و باوکت نەدابێ ئافرەتێکە و سفورە بازرگانێکە و ڕیبای خواردووە کەسێکە و ماڵی هەتیوی خواردووە کەسێکە و میراث و میراتی خواردووە کەسێکە لە بری سیواک جگەرە دەکا بە دەمیدا لە بری ذکر و قورئان نێرگەلە نێرگەلە کار و پیشەیەتی هەموو یەکێک لەمانە دڵنیابن پەروەردگارمان دەفەرموێ وئینی لەغەفار لمن تاب بڕیار بە مانگی تەوبەیە و جارێکی دیکە هیچ یەکێک لەو هەڵانە مەکەرەوە دەتوانی خوای پەروەردگار تۆی خۆش بیە و تۆش ببی بە یەکێک لەو کەسانەی کە لە ڕۆژی قیامەتە لە ژێر عەرش و ڕەحمی خوای پەروەردگارە حەشر بکرێی پەروەردگارا بۆ خاتری سمی عەظەمت بۆ خاتری یەکە یەکەی ناوە پیرۆزەکانت بە زمانی بە ڕۆژووەوە لە نێو ماڵەکەی تۆدا بە کۆڵێ گوناه و تاوانەوە دەستی نزامان بەرز دەکەینەوە و دەڵێین یا الله تەوبەمان لێ قبول کە و ئەستەغفر الله و ئەتوب ئیلیک خوایە تەوبەمان لێ قبول کە خوایە دامەزراومان کە لەسەر دینداری خوایە ڕەحمی خۆت عەفوی خۆت بە ئێمە و بە هەموو مسلمانان ببەخشە خوایە تەوبەی تەوبەکاران قبول کە خوایە هیدایەتی گەنجانمان بە خوایە هیدایەتی گەنجانمان بە خوایە گەنجانمان بێنازن خوایە گوناه و تاوان دەورەی داو نییە ئەله دامەزراویان کە خوایە لە گوناه و خراپە و فیتنەکان بیان پارێزە یا رب العالمین دایکان و خوشکانمان یا ئەله حیجابی شەرعیان لە دڵا جێگیرکە خوایە حیجابی شەرعی بگێرە بۆ وڵاتەمان یا ڕحەمە ڕاحمین عقیبەتی پیرەکانمان بەخێر گێرە شیفای نەخۆشی مسوڵمانان بە خوای پەروەردگار قوتابیان و خوێنکارانمان سەرکەوتوکە یا ئەڵڵا ڕەحمەتی تۆ دەبینین لەو مانگەدا خوایە زیاتری کە خوایە وەرزەکەمان بۆ فێنکتر کە خوایە جەمی جەوی مزگەوتەکانمان بۆ ئارامتر کە خوایە جەوی هەرێمەکەمان بۆ ئارامتر کە خوای پەروەردگار تەبایی برایەتی یەک ڕیزی بۆ میلەتە بگێڕەوە خوایە شەڕ و ناکۆکی لەسەرمان هەڵگرە یا رب العالمین خوایە ئەوانەی کە تا ئێستا تەوبەیان نەکردووە